شەهرەزاد و تێجێڕنەوە ئەی شا شەهرەیار سەرۆکی بەختیار کە معتەزید بللا پیاوێکی ویژدان پاک و پایەدار بوو لە سەردەمی خەلافەتی ئەودا 600 وەزیری هەبوو هەرچێک لە شاردا ڕووی بدایە پێی ئەزانی ڕۆژێکیان لەگەڵ کوڕی حەمدوندا چوونە دەرەوە تاکو و گوێ لە خەڵک بگرن هەواڵی ڕەمەکەی خەڵکەکە بزانن گڕە بردننی و لەگەرمانە خۆیان کرد بە کۆڵانێکدا لە سەتای کۆڵانەکەدا باڵەخانەیەک کە بوو زۆر جوان و ڕازاوە ئەمانیش لەبەر دەرگاکەیدا دانیشتن تاکو و کەمێک حەوێنەوە دوو خزمەتکار لەو باڵەخانێ هاتنە دەرەوە زۆر شۆخ و شەنگ بوون یەکێکیان وتی گەورەمان ئەڵێ بە تەنیا نانم بۆ ناخورێ با بفەرمونون نان بخۆین پێکەوە خەلیفە سەری لە بەخشندەی خاوەن ماڵ سوورماوتی ئەمە نیشانەی دەستکراوەی و بەخشندەی خاوەن ماڵەکەیە ئەم جا بە خزمەتکارەکەی وت بە خاوەن ماڵ بڵێ چەند نامۆیەکەن ڕیانەدەیت وا باو بوو کە خەلیفە ئەچووە دەر بەرگی بازرگانانی ئەپۆشی تاکو و نەناسرێتەوە خزمەتکار چووە سەرەوە بە خاوەن ماڵی وت ئەویش پێی خۆش بوو بۆیە خۆی چوە بەردەرگا و فەرمووی لێکردن کە سەیری کرد بەرگێکی نەیشاپوری بە نرخی لەبەردا بوو مستیلێکی زێڕی لە پەنجەدا بوو گۆیەکی یاقوتی تێدا بوو بەخێری هێنان و بردنیە سەرەوە بەنێو خانووکەدا چاویان گێڕاهێندە هۆڵ و دیوارەکانی جوان ڕازا بۆ خەلیفە سەری سوڕما بوو باخ و ڕەزێکی تێدا بوو میوەی هەمە چەشنەی تیا بوو کوڕی حەمدون وتی کە سەرنجی ڕوخساری خەلیفەمدا ڕەنگی تێکچوو بوو لە دڵی خۆم داوتم ئاخۆ لە چی تووڕە بێ ئەمجا تەشتێکی زێڕینیان هێنا و دەستمان شت دواتر سفرێکی ئاوریشمیان ڕاخست کە سەرپۆشی سەر سفرەکان هەڵگرت چەندین جۆر خواردن دەرکەوتن کە بۆنیان وەکو بۆنی گوڵان بڵاو ئەبەوە خانە خوێ دەستی درێژ کردوتی بسم الله الرحمن الرحیم فەرمو و دەست درێژ بکەن بەخوا من زۆرم برسیە خانەخوێ کەوتە پەزێرایکردنی ئێمە و مریشکە سوورکراوەکەی پارچە پارچە کرد و خستێ بەردەستمان کەوتە جێڕانەوەی بەسەرهات و نوکتە و قسەی خۆش کە تێرمان خوارد دەستمان شت ئێمە بردە کۆڕێکی ترەوە کە بۆنی گوڵاو و مسک شوێنەکەی پڕکرد بوو بەڵام خەلیفە هەر ڕووی گرژ بوو لەگەڵ ئەوەشدا زۆری حەز لە قسەی خۆش و یاری سوعبەت بوو کەچی بێزەوق و کز بوو منیش لە خۆم پرسیا خۆ بۆچی ڕوویداوە بەیەکدا ئەمجا شەرابیان دانا پیاڵە و سوراحی زێڕیان ئامادە کرد خانەخوێ لە سەرخۆ دار حەیزەرانێکی دا بە دەرگای داڵانێکدا دوای کەمێک سێ کەنیزەک جوان و بێگرد سنگ و مەمک هاتنە دەر چاو مەست و مەنگ دەستیان کردە سەما ئەمجا پەردەیان جێرا لە نێوان ئێمە و گۆرانی بێژان و سەماکەراندا خەلیفە هەر بێدەنگی نەڕەویەوە خانە خوێش هەر نێزانی ئەو میوانە چێە خەلیفە لە خانە خوێ پرسی تۆ شەریفیت ئەیژوتی نەخێر قوربان من یەکێکم لە کوڕە بازرگانان و ناوم ئەبوو حەسەنی علی کوڕی ئەحمەدی خۆراسانیە خەلیفە وتی منیش ئەناسیت خانەخوێ وتی ئەوی ڕاستی بێ نەمدیویت کوڕی حەمدون وتی کاکە ئەمە خەلیفە محتەزید بیلایە کوڕی متەوەکیل على الله خانەخوێ هەستا و کوڕنوشی بۆ برد لە کاتێکدا دەستی لە ترساندا ئەلەرزی پاڕایەوە بەڕێز تکایە لە کەم و کورتی پەزێرایم ببوورە خەلیفەوتی بەڵام لەوە خۆش نابم لە هاتنە ژوورەوەمەوە سەرنجی جلوبەرگە دەدەم سەیری قاپ و قاچاق و سوراحی و پیاڵەی زێڕین تەکەم بیانی و ئاشکرام هەیە کە لێت بکۆڵمەوە خانە خوێوتی تۆ بخوا گەر ناڕێکێکم بەرامبەر میری مسلمانان کردبێ خەلیفەوتی وەکو پێموتیت سەرنجی ئەو هەموو شتانەی ماڵی تۆم داوە بە شتەکانتەوە ناوی متەوەکیل عەلەڵای باپیرەم ئەبینم خانە خوێوتی بەڵێ ڕاستت فەرموو لە بەرامبەر نگینی تۆدا کەس ناتوانێت لە ڕاستگۆیی زیاتر پەنا بۆ شتێکی تر ببە حەزەکەم بزانیت لە شاری بەغدادا کەس لە من بووەتر و دەوڵەمەندتر نەبوو هەروها باوکیشم زۆر زۆر دەوڵەمەند بوو جا حەزەکەم باش گوێم لێ بگرە گەورەم باوکم لە گوزەری زەڕەنگەران و بۆنفرۆشان و کوتاڵفرۆشان سێ دوکانی هەبوو خەڵکی بۆی ئەجێڕا لە دوکانی زەڕنگەریەکەیدا ژووری پشتەوەی هەبوو کە گەنجینەی پێوترێ کە جاروبارێ حەزی لە تەنایی بواە ئەچوو ئەو ژوورە پارە و سامانی لە ژمارەکردن نەهات من تاقانە بووم زۆری خۆشەویستم باوکم نەخۆش کەوت و بانگی کردمە ژوور سەری و وەسیەتی بۆ کردم کە خواپەرستی بکەم و ئاگام لە دایکم بێت دوای چەند ڕۆژێ تەمەنی درێژی بە تۆ بەخشی دوای ماوەێک سرم کردە سەر ڕابواردن و جوان پۆشی و هەڵسوکەوت لەگەڵ هاوڕێکانمدا دایکم زۆری پێوتم کوڕە نەکەی کوڕە ئاگاد لە خۆت بێت ئەو سامانەی باوکت بە فیڕۆمەدا بێسوود بوو سامان و پارەی باوکم تەخشان و پەخشان کرد هیچم بەدەستەوە نەما تەنیا ئەو خانوە نەبێ کە تێیدا نیشتە جێ ببووین کە بایی پ هزار دینارێکە بوو بەدایکم وت بابی فرۆشین و بە هزار دیناری خانیۆک ئەکرین و ئەوی تری بازرگانی پێوکەم دایکم وتی کوڕەکەم وا مەزانە ئەم خانووە شی باوکتە، ئەم خانووە خۆم خاوەنیم، کاتی خۆی کڕیم و لە هیچەوە دیار نەبوو، هەموو جارێک بە خۆم ئەوت بۆ کاتی تەنگانە و نەبوونی خۆم. کێ بیر ئەم خانووی بوو؟ باوکت هێندە دەوڵەمەند بوو ئەوەی بیری نەبێت ئەم خانووە بوو. ئەی میری موسڵمانان خانووم پێ فرۆشت و خانووێکی بچووکم لێ کڕی و، سەر لە نوێ کەوتمەوە بە فیڕۆدانی پاژماوەی پارەکە و خەرجکردنی لە شەوانی سووردا و میوانداری و ڕازانەوەی مێز و سفرە بێ ئەوەی گوێ بە ئامۆژگاریەکانی دایکم بگرم دایکم بانگی کردم و پێی وتم تۆ خانووەکەت پێفرۆشتم بەو مەرجەی پارەکەی لە ژێر دەستی خۆمدا بێ چارم نەبوو بە گوێری ئامۆژگاریەکانی هەڵس و کەوتم کرد خانووەکەم بۆ فرۆشت بە 15 هزار دینار پارەکەم کردە دەستیەوە پێیوتم شتومەکی بازرگانی لێ بکڕە بوو لە دوکانی زەڕەنگەریەکەی باوکتا دابنیشە و بیانفرۆشە ئەو تەنیا دوکانەی کە نەمهێشت بیفرۆشێت منیش ئامۆژگاریەکەیم جێبەجێ کرد و مشتریەکانی باوکم کەوت نەکڕی نیشتومەکەکانم بەرەبەرە دەوڵەمەند بوومەوە دایکم کەبینی دەوڵەمەند بوومەوە خۆم گرتەوە کەوتە دەرهێنانی زێڕوزیوەکانی خۆی ئەویشی کردە دەزمایی بازرگانیەکەم لە تەنی ژووری گەنجینەی دوکانەکەی باوکمەوە ژوورێکی ترم دروست کرد هەرچیم لە خان و بەرەو زەوی دوکان لە دەستدا بوو هەمویانم کڕینەوە و بە زیادەوە ڕۆژێکان لە دوکان دانیشت بووم کەنیزەکەک هاتە بەر دوکان و پرسی ئەمێ دوکانی ئەبوو حەسەنی عەلی کوڕی ئەحمەدی خوراسانی هێندە جوان و ناسکونازدار بوو تا ئەو تەمەنەم کیژی وا شۆخ و شەنگم نەدی بوو منیش وتم بەڵێ ئێرەیە پرسی خۆی لەکوێیە وتم خۆی منم هاتە ناو دوکانەکەوتی بە شاگردەکەت بڵێ باس سە دیناری زێرم بۆ بکێشێ شاگردەکەم بۆی کێشا و کەنیزەکە لێی داوڕۆیشت شاگردەکەم وتی ئەی ناسیت وتم نەبەخوە وتی ئەی بۆ پێم ئەڵێی بۆی بکێشە منیش وتم بەو خخوای هێندە ناسک و نازدار و جوان بوو ئاگام لە خۆم نەما بوو ئیدی من سەرقاڵ بووم تومەز شاگرد چۆتە دەرەوە و دوور و نزیک شوێنی کەوتووە کاتێک من پێمزانی بە سەر و جۆلاکی شکاو هاتەوە کە لێم پرسی وتی بێدەنگ شوێنی کەوتم تاکو و ماڵەکان بزانم دوای ماوەیەک هەڵگەڕایە و زلێکی لێدام خەریک بوو هەردوو چاوم دەرپۆقێت یەک مانگی ڕەبق من چاوەڕوانی بووم دیار نەبوو بەڕاستی ئەی میری مسلمانان عاشقی ببووم هێندەم زانی ڕۆژێکیان پەیدا بوو لە خۆشیدا جێم بە خۆم ناگرت دوای هەواڵ پرسیینم وتی ڕەنگە لە دڵی خۆت داوت بێتت ئەو کیژە سێسە دینارەکەی بردم و دەست بڕ بوو ئیدی نایەتەوە منی ژوتم خاتونەکەم خۆم و دوکانەکەم بە قوربانی تۆ بێ ئەویش پەچەکەی لادا لەسەر کورسەکەی خۆم دانیشت و سەرنجم دا ملوانکە و زێر و مروارێکی زۆری پێوە بوو بریسکان ئەدایەوە دیسان وتی کەوا بوو بایی پێ سەد دیناری دی زێڕم بۆ بکێشە وتم بە چاوان ویستم پێ بڵم آخر چۆن هەروە بێ هیچ متمانێک پارەی خۆمت بدەمێ بەڵام بەڕاستی هێندە جوان و ناسک و نازدار بوو هەر چەندم کرد پڕکێشیم نەکرد بڕواب کە ئەی میری مسلمانان کە ئەو کیژەم ئەبینی گیانم ئەلەرزی و زمانم گۆی ناکرد وەک ئەم شعرەی لێ بەسرە هات هەموو جارێک کە ئەیبینم زمان سست و لەش بێتینم ناچار خۆم دوور و نزیک شوێنی کەوتم ڕوانیم لەبەر دوکانێکی دی زەڕەنگەر داوەستا بە ئەویشی وت بای 500 دینار زێڕم بۆ بکێشە زەڕەنگەرەکە منی بینی دەستی بۆ بە سنگەوە گرتم و فەرمووی ناو دووکانەکەی لێ کردم منیش کە ئاشکرا بووم و کیژە ئاوڕی بۆ دامە و ناچار چوومە ژوورەوە کە زێڕەنگەر زێڕەکە بۆ کێشا پێموت ملوان کە زێڕەکە بدە بەم کیژە و چەندی کرد پارەکەی من ئەدەمێ زێڕەنگەروتی بە چاوان کەنیزەکە لێدا و ڕۆیشت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد جێڕایەوە خانەخوێ وتی منیش دوکانەکەم جێهێشت و شوێنی کەوتم تا گەیشتە سەر ڕووباری دیجلە بەلەمێک چاوەڕێ بوو چوە بەلەمەکە و سێرێکی منی کرد کە دوور بە دوور وەستا بووم بەلەم کەوتە ڕۆشتن بە ئاوەکەدا کە گەیشتە ئەو بەردابەزی منیش هەرسەیر یەکەم ڕۆژ تا گەشتە بەر کۆشکی خەلیفە متەوەکل کە بۆم دەرکەوت لەو کۆشکەدایە خەمم لە دڵدا نەما چونکە سێ هزار دینارم لای ئەو کەنیزەکە بوو لە دڵی خۆم داوتم ئەم کەنیزەکە سامانەکەشی بردم و دڵیشی بردم خوا بکە سەریشم دانەنێم ئەم جاگەڕام و ئێوارە بەسەرهاتەکەم بۆ دایکم گێڕایەوە دایکم ئامۆژگاری کردم نەکەی ڕووی بدەیتێ کوڕە ئەداد بە فەتارەتێکدا وەکیلێکم لە بازارەکە هەبوو پیاوێکی پیر بوو ڕۆژێکیان هاتە دوکان و لی پرسییم ئەوە چی تا ڕنگ زەرد و بێتاقەتیت منیش بەسەرهاتەکەی خۆم بۆ جێڕایە و پیرەمێن وتی نەکەی بچیتەوە بەگژی دا و داوای پارەی لێ بکەی ئەوە نازداری میری مسلمانانە ها ئەم جا بەبزێ کەوتی وابزانە ئەو پارێت کردووە بەخێر نەچیتەوە بەگژیدا هەر کاتێک هات بۆ دوکانەکەت هەواڵ بدە بە من کە هاتووە بەڵکو پیلانەکەت بۆ دابنێم تاکو قەرزەکەت دەستکەوێتەوە لە کۆتایی ئەو مانگەدا پەیدا بۆ زۆر دڵخۆش بووم دوای سلااوکردن پرسی ئەرێ ئەوە بۆ ئەو جارە شوێنم کەوتبووی منی ژوتم هەر لەبەرەوەی زۆرم تاسە کردیت دڵم ئەیخوازی لە بەرچاوی دەستم کردە گریان کەنیزە کەبینی ئەگریم دەستی بۆ من کردە گریان کەنی زەکەوتی بەو خوای بە هێندەی من خۆشەویستی لە دڵتانە ئەم جاوتی ئەم نامێ ببە بۆ فلانی کوڕی فلان وەکیلی منە پارەکە دەداتێن منیش وتم پێویستم بە پارە نییە سەر و ماڵم بە قوربانت بێ پیلانێکت بۆ دانێم دەستت بە من دابگە هەرچەند بۆ من ئەبی تا دەردی سەری ئەم جاخوا حافیزی کرد و ڕۆشت منی شەستام و چوون بۆ پیرەمێردی نوێنەری خۆم جێڕایەوە ئەویش دەستی گرتم و لەگەڵ خۆی منی برد بەرەو ماڵی خەلیفە متەوەکیل لەبەر دەرگای کۆشکدا سەری سوڕما بوو لەوەی ئاخۆ چ پیلانێک دابنێ بۆ چوونە لای خەلیفە لە بەردەم کۆشکدا بەرەک درێکی بینی ڕووی کردە منوتی پشت بەخوا کارەکەداسان بوو ئادەی گیرفانەکەت هەڵبتەقێنە ئەم جا بڕۆ بەو برک درۆ بڵێ ئەم گیرفانم بۆ بدورەوە دوایی دە دینار حەق دەستی بدەرێ منیش وتم بە چاوان منیش دوو پارچە قوماشی دیباجم کڕی و بردم بۆ لای بەرەک درۆکە وتم، کراسێک و یەلەکێکم لەم دوو پارچە قوماشە بۆ دروست بکە. لە لای دانیشتم تاکو هەردوو قوماشەکەی بڕی. دواتر هەردووکیانی بۆم دووری منیش دەستم برد بڕە پارێکم پێدا کە زۆر لە حەق دەستەکەی زۆرتر بوو. کە دایە دەستم پێم وت، وەستا گیان. ئەم دوو پارچەیە لە پێشانگەکەدا هەڵگواسە گەر کڕیار بوو بیان فرۆشە ئێدی منیش پاڵم لێداوە دوای هەندێک دوو کۆیلەی کۆشکی خەلیفە متەوەکیل هاتنە دوکانەکە و پرسیاری نرخی دوو پارچە دوراوەکەی منیان کرد کە وەستا مامەڵەکەی کۆتا کردو ئەوانیش دەستیان دابیبن بە وەستای بەرگ درۆموت کە پارەکان بداتەوە ڕۆژی دواتر دوو پارچە قوماشی ترم لە بازار بۆ کڕی و بە هەمان شێوە بە خۆڕایی دام بە کڕیارەکان دوای ماوەیەک بەرەگدرو و کە سوودی لەم فرۆشتنەش بینی بووتی ئەرەکاکە گیان بازرگانەکان زۆر پولەکن حساب بۆ پولێکی شەکەن تێناگەم تۆ بۆ هێندە دەست بڵا و بەخشندەیت زۆر حەزەکەم بزانم زۆر دەوڵەمەندیت یان کەمتر دەوڵەمەندیت آخر تاکوەمڕۆ سەد بەرگی دووراوت بەخشیوە بە خەڵک کارەکە وای لێ هاتووە هەر لە کۆشکی خەلیفە دێنە دەرەوە و پارچێک بەرگ هەڵبژێرن و تۆ بە دیاری پیان ئەبەخشی وەرە ڕاست و دروست پێم بڵێ تاکو بتوانم لەو کارێ ئەتەوێ یارمەتیت بدەم منیش لێم نەشاردەوتم ئەمەوێت کەنیزەکێک مارە بکەم کە لە کۆشکی خەلیفەدایە ئەویش بە سەرسوڕمانێکە وتی خوا ڕوڕەشیان کە کە هەر خەریکی فریودانی خەڵکن ئەم جا لی پرسییم ئەزانی ناوی چییە وتم نە وتی کەوا بوو ئادەی بۆ مۆسفکە بزانم کیژێکی باڵا و کاڵا چۆنە منیش ورد ورد بۆ مۆسف کرد لە پرێکدا وتی ئەی قڕبە سرم خۆ ئەم وەسفەی تۆ بە منیەکەیت ئەو کیژە ئەوادەی خەلیفە متەوەکیل خۆیەتی ئەوادەش نازدار و خۆشەویستی خەلیفەیە ئەو کەنیزەکە کۆیلەی هەیە مەگەر تۆ خۆت لە کۆیلەیەکەوە نزیک بکەیتەوە ئەم جا بە عوادەگەیت ئەویش خواب بکە بەختت هەبێ ئێمە لەم قسانەدا بووین کۆیلەکەی عوادە هاتە نێو دوکانەکە و بەرگێکی پێبوو کە قماشەکەی من کڕی بووم و دواتر بەخشی بووم کە لە دیباج بوو هەر سەیری منە کرد ئەمجا بەرە ڕووی من هات منیش لەبەری هەستام سلااوم لەکرد پرسی تۆ چیت وتم من کابراایکی بازرگانم پرسی ئەم بەرگانە ئەفرۆشیت وتم بڵێ دەستی برد و پێنج پارچە بەرگی هەڵگرت و پرسی ئەم پێنج پارچێ بای چەندە من ژوتم جارە خەڵاتی تۆ بێت ئەوانە دیاری هاوڕێتیمانە زۆر دڵخۆش بوو کە شەو گەڕامەوە بۆ ماڵ بەرگێکی شاهانەی نوێی خۆم هەڵبژارد کە چەند گۆیەکی زێڕینی پێوە بوو ڕۆژی دواتر بردم بۆ دوکانەکە ئەو بەرگە بایی سهزار دینار بوو کە هاتەوە بۆ دوکانەکە پێم بەخشی ئەمجال لەگەڵ خۆی منی بردە کۆشکەوە لەوێشەوە برد مێژوورێکەوە دەرگای لەسەر پێوە دام و پرسی لە نێو بازرگانەکانی هاوڕێتدا چۆنت بانکن منیش وتم هەر وەکو یەکێک لە خۆیان ئەم جاوتی هەر لە خۆمەوە لێتە ترسام پرسییم بۆ وتی ئەم دیارەی بە منتدا زۆر زۆرگرانە دەستت بەسەر من داگرت بەهۆیەوە بۆم دەرکەوت کە تۆ هەبێت و نەبێت ئەبوو حەسەنی خوراسانی زیڕنگەری ئەی میری مسلمانان خۆم بۆ نەگیرا و دەستم کردە گریان کۆی لە کەوتی پێم ناڵیت بۆ چێگری بەو خویە ئەوەی تۆ بۆی ئەگریت زۆر لە تۆ زیاتر خۆشی ئەویت دەنگ و باسی خۆشویستنی تۆ و ئەوەدا لە نێو کەنیزەکاندا بڵاو بۆتەوە ئەم جا پرسی تر تۆ لەمە زیاتر چی دەوێت وتم ئەمەوێت یارمەتی ئەم بەڵیان بدەیت کە تووشی بووم ئەویش پەیمانی سبینەی پێدام منیش هاتمە دەرەوە و بەرەو ماڵ بوومەوە ڕۆژی دواتر بەرەو کۆشک بوومەوە و چوومەوە هەمان ژوور کۆیلەکە بە خێری هێناموتی هەرمە پرسە چ کارێکم بۆ کردویت دوێنێ کە لە پەزێراین خەلیفە بوومەوە چوومە لای ئەوادە و بەسەرهاتی تۆم بۆ جێڕایەوە ئەویش زۆری پێخۆش بوو هەر ئەمشە و کەنیزەکە ئەبینیت ئێستاش بۆ خۆ تاکو ئێوارە لەم ژوورەدا بمێنەوە منیش لە ژوورەکەدا بووم تا ئێوارە هێندەم زانیشە و کۆیلەکە هاتە ژوور و بەرگی خەلیفەی پێبوو منی گۆڕی و بۆنی پرژان بەو بەرگەدا وتی ئێستا چیتە دەرەوە کۆمەڵێک دەرگای داخراو دێتەڕێت لاستی هەر دەرگایەک لەم کۆمەڵە پاقلەی بۆم کردویتە گیرفانتەوە دانێک دانیت چونکە خەلیفە ئەم کارەکە تا گەیتە داڵانی دۆمی کۆشت هەر ئەڕۆی تاک و بەر دەرگایەک ئەبینیت لەبەر دیمەڕمەڕ دروست کراوە ئەو دەرگایە دەست لێ بدە بیکەوە خۆت بکە بە ژووردا هێندە ئەزانیت عەوادە بەرەو ڕوت دێت و ئەدبات بەڵام هاتنە دەرەوەت ئەبێت خوا ئاسانی بکە بۆت بێخەم بە کەنیزەکە گەر لە سندۆقدا تۆی هێناوەتە دەر ڕزگارتەکە جێی هێشتم ئەم جا چوومە دەرەوە و بە داڵانەکەدا هەر ئەڕۆشتمە بەردەرگایەک و دەنکە پاقلێکم دانا گەشتمە ناوڕاستی داڵانەکە و گوێم لە دەنگە دەنگ بوو چەند مۆم بەدەستێک بەرەو ڕووم هاتن کەورتر سەرنجم دا ئەڕوانم خەلیفە خۆیەتی چەند کەنیزەکێکی مۆم بەدەستیشی بە دەورەوەیە گوێم لێ بوو یەکێکان بە کەنیزەکێک تری وت خوشکێ گوێم لە ترپەی پێی خەلیفە بوو تەنانەت بۆنی بۆنە تایبەتەکەیشم کرد تۆ بڵێ دوو خەلیفەمان هەبوو بێت و بە خۆمان نەزانی بێ کە دێمە دەرەوە ئەڕوانم خەلیفە لەو سەری داڵانە و هێشتا نەگەشتوتە بەردەرگاکەم کەچی ئا ئەمە دەنکە پاقلەکەیەتی ئەوی ترەوتی عجاایە بە ئاخر چێ ئەوێت خۆی بە بەرگی خەلیفە پۆشتە بکاتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەیار گیان هەی ڕۆحی ڕەوان لاوە دەستی بە جێڕانەوە کردەوە بۆ خەلیفەوتی لێم هاتنە پێش و منیش پاڵم بە دیوارەکەەوە داوە هێندەی نەماوە ڕۆحم لە ترسانە دەبچێت قەڵەمی دەست و ئەژنۆم شکاوە لە پرێکدا بە سوچی داڵانەکەدا پێچیان کردەوە داڵان تاریک بۆ منیش کەمێ ترسم ڕەویەوە هێندەم زانی کەنیزەکێک تون یەخەی گرتم و پرسی تۆچیت منیش بەدەم لەرزینەوتم نهێنیم بپۆشە خواعافوت بکە ئەمجا پەلاماری دەستیم دا و ماچم کرد ئەوێ ژوتی کێ ئەڵێت دزنیت منیش بە قوربان و بە ساقەی بووم وتم نەبەخوا دزنیم جارێکی دی کڕنوشم بۆ بردەوتم خاتونەکەم من عاشقێکی کاڵفام و هێڕ بووم و بە نەزانی تووشی ئەم هەڵوێستە بووم لەبەر خاتری خوا بەزەیت پێمدابێتەوە و نهێنیم نەدرکێنی ئەوش بە چرپە پێی وتم شوێنم بکەوە نەکبەت شوێنی کەوتم برد مێژوورەکەی خۆی و دەرگای داخستوتی ئێ ئێستا تێگەشتم تۆ ئەبوو حەسەنی خوراسانی زەڕنگەری گوێ بگرە بەو خوایە ئەبوو حەسەن نەبیت بە کوشت دەدەم بەدەست ئەو خەلیفەیە منیش کەمێ ورەم پەیدا کردەوتم بەو خوای ئەبوو حەسەنم ئەم جاوتی کەوابوو بێخەم بە شەجارەتە دوور خوشکی منە سەری زمان و بنی زمانی باسی تۆیاڵێت هێندە بەخشندەیە زێڕێکی زۆری بە قەرز پێداوم لەم ژوورە نەجوڵێت هەر ئێستا دێمەوە دوای کەمێک بەرگی ژنانەی لە ژوورەکە هێنا و لەبەری کردن و لەگەڵ خۆی دامنی برد لە سوچێک دامنی شاردەوە کە ئاورماندایە خەلیفە خۆی کرد بە ژووردا بەمەرجێ چەند ساتێک بوو لەگەڵ شەجەرەت دوور کۆبوومەوە ناچار دەستی گرتم و لەوێشەوە بردنی بۆ ژێر زمینە تاریکەکە دەرگای لەسەر داخستموتی ئەبێت پیلانێک دابنێم بە حەڵالی پێک بگەین گەڕایەوە و ئەو کەوت بۆ پەزێرایکردنی خەلیفە متەوەکیل خەلیفەش کەنیزەکێکی تریشی زۆر خۆشەویست ناوی بەنجە بوو دایکی معتەزبیللا بەنجە تۆرا بوو لە خەلیفە خەلیفەش زۆری خۆشەویست بەڵام خۆی ناشکاند و ئاشتی بکاتەوە خەلیفە زۆر حەزی لە دەنگی شەجارەتە دوور بوو ئەویش ئەو دەکەی هەڵگرت و ئەم گۆرانی بۆ خەلیفەوت وەیشوومەی فەلەک بۆ من و تۆ بوو هەر کە دابڕین ئەو لەسەر خۆ بوو کە تۆرام وتیان عشق باز نییە ئاشتیش بووم وتیان ئەی سەبری بۆ بوو وەکو خەلیفە بێگومان چێژی لەو شعرە وەرگرت و پێی خۆش بوو منیش لە ژێر زمینینەکەدا زۆر بەو گۆرانی دڵشاد بووم خوا بەزەیی پێم داهاتەوە کە لە خۆشیاندا هاوارم نەکرد و نیان دۆزیمەوە ئەم جا شەجارەت و دور چووە بەردەمی خەلیفە و کڕنۆشی بۆ برد خەلیفەژوتی عودەکەت بگرەوە بەدەستەوە گۆرانیەک بڵێ لەبارەی کەنیزەکەمەوە ئەوەی دڵم پێوەی بەندە هەموو خەڵکە دڵی من ڕازیەکەن منیش دڵی ئەم ڕازیەکەم شەجارەت دوور عودەکە هەڵگرت بە گۆرانی ئەم شعرەی وت ئەی ئەوەی منت لە دین لاداوە هەمیشە پەنام بۆ تۆ هێناوە بە عیشقی تۆوە ئائێستا ڕسوام گەر نا شاهانە بەندەت ژیاوە خەلیفە زۆر دڵشاد بوو بە گۆرانیەکە وتی ئەمجا گۆرانیەکم بۆ بڵێ باس لە سێکە نیزەکەم بکە کە لە خەو خۆراکیان کردووم ئەویش ئەم گۆرانیەی بۆ خەلیفە وت سێ گۆرانی بێژ کۆیلیان کردووم باشترین شوێنیان لە دڵاگرتوم من گوێ لە مستی ئەوانم کەچی تۆراون منیش وا بۆیان مردوم خەلیفەی خستە سەر کەڵکەڵی ئاشکردنەوە کەنیزەکە دەستخۆشی لە شەجەرەت دووری کەنیزەکی کردوتی بڕۆم ئاشتی بکەمەوە یەکێک لە کەنیزەکان پێش خەلیفە چوە ژوورەکەی کەنیزەکە تۆراوەکە و پێڕاگەیان کە خەلیفە دێت بۆ لای ئەویش هات بە پێشوازی خەلیفە و کڕنوشی بۆ برد و خەلیفەش ئاشتی کردەوە لەم لایشەوە شەجەرەتە دوور هات بۆ لاموتی زۆر دڵم خۆشە پێوقەدەمت هێندە بەخێر بوو ئازادیان کردوون جا هەوڵە دەم بە حەڵالی بەیەک بگەین منی ژوتم سوپاس بۆخوا کە دڵت خۆشە ئێمە لەم قسانە دابووین خزمەتکارەکەی خۆی کرد بە ژووردا کە هەواڵی پرسین هەرچیم بەسەر هاتبوو بۆم جێڕای ئەوی ژوتی سوپاس بخوا کە سەلامەتیت پشت بەخوا بە سەلامەتیش لێرە دەرەچی هێندەمان زانی کەنیزەکەی خوشکیشی خۆی کرد بەلای ئێمەدا کە ناوی فاتر بوو لە خوشکەکەی پرسی چی بکەین باشە تاکو ئەم لاوە لە کۆشک ببەینە دەرەوە ئێژوتی تەنیا چارەمان ئەوەیە بەرگی ژنانەی لەبەر بکەین ئەم جا بەرگی ژنانیان پۆشیم و لە کۆشک منیان بە سەلامەتی بردە دەرەوە بەڵام کاتێکم زانی خەلیفە لە بەردەرگای دەرەوە لەگەڵ چەند کەنیزەکێک وەستا بوون کە منی بینی فەرمانیدا ئەو کەنیزەکەم بۆ بانگ بکەن کەمنیان بۆ برد لە بەردەمیدا پەچەکەی سەردەم و چاویان لادەم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 1964. شەهرەزاد گێڕایەوە لاوەکەوتی هەر کە منی بینی یەکسەر پێی زانیم منیش هیچ چارێکم نەما بۆیە هیچم لێ نەشاردەوە ئەویش کەمێک ڕامە ئەم جا هەستا و چووە ژووری شەجەرەت دوور پێیوت چۆن کوڕە بازرگانێک لە من بە باشترە زانی کەنیزەکەش کڕنوشی بۆ برد و زۆر ڕازگۆیانە بەسەرهاتی خۆی لەگەڵ مندا بۆ گێڕایەوە منی گەیاندە کۆشکی خلافەت ئێستاش چاوەڕوانی لێبوردنی تۆم ئەمجا دەستم کردە گریان و کوڕنوشم بۆ برد خەلیفەش هێندە مردی مردانە بوو هەر لێ داوتی ئەوە لە هەردووکتان خۆش بووم ئەم جامنی لای خۆی دانا و نردی بە شوێن قازی ئەحمەدی کوڕی ئەبوو داوت هەر لێدا کەنیزەکە شەجارەت و دوری لە مارە بڕیم و هەرچێکی هەبوو کەنیزەکە هێنان بۆ من و هەر لە ژوورەکەی خۆی دابیان کردمە پەردە ڕۆژێکیان شەجەرەت دوری ژنە موتی پیاوەکە خەمی ئەوەمە ڕۆژێک یەکێک لە حەسوودانمان بۆمان تێبچێنێت لای خەلیفە زەممان بکە خەلیفەمان لێ بڕەنجێنێ ئەمەوێت کارێک بکەم لەم قورتەش ڕزگارمان بێ وتم چی پیلانێکت داناوتی داوای لەکەم ڕێم بدا تاکو بچم بۆ حەجکردن منیش وتم پیلانێکی تاک و بڵێ لەبارە ئەوان لەم قسانە دابوون پاسەوانێکی خەلیفە هات و بە شەجەرەت دووری وت خەلیفاڵێ بابێت حەزم لە دەنگە خۆشەکەیەتی ئەویش چوو پەزێرایی خەلیفەی کرد دوای چەند ڕۆژێک دیسان خەلیفە نردیەوە بە شوێنیدا بەڵام ئەم جارە بە ئازاری لێدانە و گەڕایە و سەر و جۆلاکی شکاوە لە جلوبەرگی دڕا و گەڕایەوە منیش زۆر ترسام و لە دڵی خۆمداوتم ئەمە ڕۆژەکە بوو کە لی ئەترساین هەر ئێستە هەردووکمان قۆڵبەستەکەن لێم پرسی ئاخۆ خەلیفە متەوەکیل لێمان تووڕە بووە ئێژوتی خەلیفە متەوەکیل لەکوێیە ئەو ناوی لە ناواندا سڕایەوە وتم ڕاستیەکەیم پێ بڵێ وتی لە پشت پەردەوە لێ دانیشت بوو ئەی خواردەوە فەتحی کوڕی خاقان و سەدەقەی کوڕی سەدەقا لە لای دانیشت بوون کە منەسیری باوکی کۆمەڵێک چەکداری ترک هەڵیان کوتایە سەری کوشتیان خۆشی لێ کردن بە خەم و من و کەنجەکێکی دی ڕامان کرد و خوا ڕزگاری کردین من هەڵسام و بە پەلا ئەی میری مسلمانان خۆم پێچایە و بەرەو شاری بەسرە هەڵاتین ئەوە بوو دواتر شەڕکەوتە نێوان منتەسیر و مستعینەوە ئەمە سەر بردەی من بوو ئەی میری مسلمانان ئەو هەمووشتانەی تۆ سەرنجت داون و ناوی باپیرەتی پێوە بوو هەموو نیعممەتی ئەون چونکە پیاوێکی تابڵی بەخشندە بوو ئەمجا چووم ژنەکەم و مناڵەکانم بان کردە لای خەلیفە ئەوانیش کڕنۆشیان بۆ برد خەلیفە بە بەسەرهاتەکان زۆر دەخۆش بوو هەر لەوێدا و لەسەر کاغەزێک فەرمانی شاهانەی بۆ دەرکردم کە تاکو و 20 ساڵی ڕەبق باجی زێ و زارەکانم نەدەیت ئیدی بوونە هەم نشینی خەلیفە و خێزانە تاکو مردن بووە میوانیان بەخۆشی و شادی ژیان